کاسێتی یانزەهەم دیوی دووەم. من سریاسم لە ناو ئەو یەکیەتی و تێکەڵاو بوون و ئاوێتە بوونە مەزنە بۆ جیا نەکرایەوە. من ئەو شەو لە بەردەم ئێوەدا دەیدرکێنم و خۆشبەختیشم لە گەڕانی دوور و درێژمدا بە دوای سریاسی سبح دەمدا. سریاسی ڕاستەقینەم نەدۆزیەوە. ئەو کوڕە ڕاستەقینەیەم نەبینی کە وێنەکەی لە خەیاڵم دابوو. بەڵام هەموو ئەو جیانەم بینی کە سریاسی تیاون بووە. ئەو شەوەی لای سەی جەلالی شەمس گەڕامەوە و. درەنگ وەخت لە تاریکی لە ناو کێڵگەکاندا قسەم بۆ خوشکە سپیەکان دەکرد بە جۆشی دەروێشێکەوە قسە لە خودا بکە دەمکوت سریاسەکان ناوێکی ترە لە ناوەکانی ئادەم ئادەمێ بێ خودا لەم زەمینەدا دەسوتێت و هەڵدەسێتەوە دەردەکرێت و دەگەڕێتەوە بەڵام خوشکە سپیەکان بە جۆرە نیگەرانی و پەرێشانیەشیان تێدا بوو من تێنەدەگەشتم من لە تاریکیدا دەستم بەرز دەکردەوە دەمگوت لالای من شا شای سپیم، با وا بێ، با وا بێ، با ئەم گەڕانە لە لە لەگەڵ خۆیدا بمبات، بمبا بەرەو ناو گەردەلوول، بۆ سەحرا، بۆ ناو قولە تاریک و داخراوەکان، بۆ پشت هەر دەرگایە کە کلیلەکانی لای مرۆڤ نییە، با بمبات، ئێوە خەمی من لە چی دەخۆن؟ من پێم وایە لێرەدا تا دەریاکان بە دوای ئەودا دەگەڕێم، دەزانم ئێستا لێم دەپرسن ئەو کێیە؟ من بۆ کامە سەریاس دەگەڕێم؟ سیفەتی ئەو سەریاسە چییە کە لە دووی وەک شێت، خۆم دەدەمە دەست لافاوەکان نازانم لەوانەیە زنجیرەیەک ڕۆحی بەدبەخت هەبن کە بە زنجیرێک چیرۆکی شەیتان کردە پێکەوە بەسراون هەریەکەیان بمانباتە سەر ئەوی تر من تا ئەو جێگایی بتوانم دەڕۆم تا ئەو جێگایی خەیاڵم ئەم مەحشەرە قبوڵ بکە دەڕۆم من ئەگەر خودایە دەستم دەگرێت و ئەگەر شەیتان دواجار دوای دەکەوم ڕۆژی دوایی ئەو هەنارە شووشەیەم لە خوشکە سپییەکان خواست و بە تەنها چوومە لای سەی مژدەی شەمس، ئەو توحفە فرۆشە گەنجەی هیچی لەو پیرەمێردە عاشقە نەدەچوو کە لە ناو چیاکاندا دیبووم، پیاوێک بوو لە نووسینگەیەکی گەورە دانیشتبوو، بە هێمنی و وقارێکەوە قسەی دەکرد کە تەنها لەو سیاسانەدا بینیبووم هەندێ جار لە کەناڵە ناوخۆیەکانەوە لە پشت کورسی و. مێزەوە قسان بۆ تەلەفزیۆنەکان دەکرد مەنگی و گڕیەکی لە دەنگدا بوو لەگەڵ هەر هەر کەسێکا قسەی بکردایە وەک ئەوە بوو بۆ کۆمەڵێک ئافرەت قسە بکات و بیەوێ بە دەنگی سەرسامیان بکا نامەکەی باوکی و هەنارە شوشەیەکەیم دایە دەستی بردی و لە مێزێکی تەنیش خۆیدا قاسەیەکی گەورەی کردەوە هەنارێکی شوشەی لەو قاسەیە دەرێنا هەنارێکی شوشە کە تەواو لەو هەنارە شوشەیە دەچوو کە من خستمە سەر مێزەکەی بە هێمنی و هەردوو هەنارەکەی بەراورد کرد و گوتی، من لەسەر ڕاسپاردەی باوکم کە سەرپرشتی دەکەم، ئەو کەسی من نییە. لەگەڵ کۆمەڵی مناڵی تردا ڕێکخراوێکی بیانی بەخێویان دەکا. سەیری کردم و بە سەرسامیەوە پرسی، تۆ دەزانیت چۆنە؟ بینیوتە؟ دەزانی چ ڕوخسارێکی هەیە؟ من گوتم، نا، لە کوێوە بزانم؟ لە کوێوە؟ تا ئێستا نەمبینیوە. بە هێمنی کلیلی. ماشێنەکەی هەڵکرد و گوتی با بڕۆین. ئەو منی برد بۆ ئەو ماڵە گەورەیە کە لە کوچەیەکی نوێ و لە بەشێکی تازەی شاردا بوو. سێ مژدەی شەمز لە ڕێگا سەری با دەدا و دەیگوت، قوربان من نایناسم. من لەسەر قسەی سەی جەلالی شەمز هەموو شتێکم بۆ کردووە. من ئەو ڕێکخراوەم بۆ دۆزیەوە کە سەرپەرشتیی مناڵانی کەمئەندام و ئیفلیج دەکا. لەوانەیە بیبەن بۆ ئەوروپا. دکتۆرێک پێی گوتم لەوێ دەرزی لەسەر دەخوێنن. دەمێکە بە باوکمم گوتووە. خۆی لەم چیرۆکە دوور بخاتەوە بەڵام ئەوە واز ناهێنێ. قوربان بزانە من هەموو شتێکم لەبەر خاتری سەید جەلال بۆ کرد. پیاوێک بوو خۆی لەوە بە گەورەتر دەزانی بایەخ بە چارەنووسی هەندێ کەسی بچووکی وەک دواهەمین سریاس بدا. منی لەبەر دەرگا داگرت و گوتی. دەتەوێ بێمەوە بە دواتا؟ گوتم، نا ئەزیزم، من خۆم شارەزای هەموو ڕێگاکانی دونیام، نازانم بۆ لەگەڵمدا نەهاتە ژوورێ؟ پێ دەچوو نێ نەتوانێ لەو دنیایە نزیک بێتەوە، بەڵام کە ئەو مناڵە کە ئەو مناڵانە تێیدا دەژیان، وەک ئەوەی ترسێک لەو جێگایەی دوور بخاتەوە کە ڕێز و مەحەبەتی باوکی ناچاری کردبوو ڕووی تێ بکا. بە پەلە ماشێنەکەی ئاوەژوو دەرباز بوو. سەی مژدەی شەمس وەک یەکێک نەهاتە پێش چاوم مەراقێک لە دونیادا بخوا وەک یەکێک جگە لە خۆی شوێنێکی بۆ کەسانی تر و زیندەگیەکانی تر لە ژیانیدا جێهێشتبێ پیاوێک بوو لە نیوەڕۆیەکی گەرمدا منی گەیاندە خانویەکی گەورە کە لە ناوە جۆرە قەڵایەکی داخراوی دیکە بوو تێکەڵیەک بوو لە خەستەخانە و زیندان لە شوێنی بەخێوکردن و شوێنی قەهر لە ماڵی سەرپریشتیکردن و ماڵی وێرانکردنی مرۆڤ منی گەیاند و ئیتی نەمبینیەوە بەڵێ هەرەو جارە بوو ئیدی من سەی مژدەی شەمسم نەبینیوە ئەو پیاوەی دەبوایە محمدی دڵ شوشە بە ببات بۆ لای دواهەمین سەریاز بەڵام کە بینیم هیچی دەربارەی محمدی دڵ شوشە نەدەزانی ئاگاشی لە چیرۆکی سەریاسەکانی تر نەبوو دەیگوت ئەوەندەم کات هەیە بە دوای ژیانی خۆمدا ڕابکەم ساڵەهای ساڵە بە سەی جەلالی شەمس دەڵێم ئەو هەنارە شوشەیە چیە با فڕێیان بدەم خۆ قاسەکەم تەنەکەی خۆڵ نییە، هەر جارێ کە دێت دەرگای قاسەکەم پێ دەکاتەوە تەماشا دەکات و دەگری. من هەموو جارێک دەڵێم، بابە! ئەم شتە چییە؟ ئەمە سنعەتی چ زەمانێکە؟ ئاخر ئەم شووشەیە خۆ توحفە نییە، من چی لێ بکەم؟ براگیان، ساشوێنم لێ دەگرێت، ئەو دەڵێت، فڕێی نەدەیت ڕۆژێک شتێکی گەورە ئاشکرا دەکات لەبەر دەرکی ئەم ماڵەدا هەنارە شووشەیەکەی دامێ و گوتی من ساڵەهای ساڵ پاراستوومە ئیتر ماڵی خۆتە کە سەی جەلالی شەمست بینی بڵێ هەنارەکەم بە ساغی لە مژدە وەرگرت بالای باوکم ئەی بار نەبم بە هێمنی دەمگوت دڵنیابە دڵنیا بە دڵنیا ئەو دەڕویشت و بە کەم تەرخەمییەکەوە هۆڕینێکی خودا حافیزی لێدا و بە پەلە بە جێ یشتم بە تەنها چوومەوە ماڵەوە کە ڕێکخراوێکی بیانی بۆ گەنجە پەککەوتۆکانی دروست کرد بوو دروست نازانم ئەو ماڵە چەند ژوور بوو وەکەوە بوو لە هەزاران هەزاران ژوور دروست ببێ لە هەزاران هەزار ڕاڕە و پێچاو پێچ لە سەدان ساڵۆنی گەورە گەورە لە دەرەوە ڕا وەک ماڵێکی ئاسایی دەینوان بەڵام لە ناوە وەکەوە بوو تا ئەو سەری ئەو سەری گەردوون درووژ درێژ بووبێتەوە بەڵام هاوڕێیان بزانن تا دەمرم ئەو سەفەرە ترسناک و سەیرەم لە دڵان و ژوور و هۆڵ و قاوشە سەیرەکانی ئەو ماڵەدا لە یاد ناچێتەوە هەزاران ژوور بوو هەزاران ژوور پڕ لە گەنجی پەککەوتە و شێوا و کوڕانی بێ دەست و قاچ و سەر پڕ لە مەخلوقاتی سەیر و نەبینراو پڕ لەو کوڕانەی پارچە پارچە ببوون و دەستێک بە شێواوی نابوونی بەیەکەوە پێتەچوو ژوورەکان بەپێی جۆری دەردەکان دابەش بووبێتن. چەندەها ژووری درێژ پڕ ببوون لەو گەنجانەی هەردوو قاچیان نییە، شوێن زیندەگیە و کوڕانە بوو لەسەر دەست دەڕۆشتن وەک هەندێک تەنێ دابڕاو لە زەوی لە بەتانی سەیر سەیردا هەڵواسرابوون لە پێخەفی هەوایەکاندا، جۆلانیان دەکرد، هەندێکیان پێ دەچوو بە دار شەقەکانیاندا هەڵواسرابێتن، هەندێکیان لە ژێر قەڵەوێرەکان دانا دەخەوتن و قاپی خواردنەکانیان لە سەر زەویەکە لە نزیک خۆیانەوە جێهێشتبوو، لە بنەوەڕا نیگای ئەو ڕێبوارانەیان دەکرد کە بە کەن جێگاکاندیانا تێدەپەڕین. شوێنێکی دی، شوێنی ئەو گەنجانە بوو کە دەستیان نییە. دیمەنێکی سەیر بوو، سەدان لەو گەنجە بێ دەستانە بە دەم، قاپەکانیان دەگرت، سینەکانیان لەسەر سەر ڕادەکرد و لە ڕاڕەوێکی درێژدا وەک لە پێشبڕکێی بێدەنگ و درێژ دابن دەڕۆشتن. من یەکە یەکە بە ڕاڕەوەکاندا دەهاتم، بۆنی دنیایەکی سامناک دەهات بە سەرمدا. سەیرت لێ دەهات ئەو هەموو ئازارە چۆن لە شوێنێکی وادا جێگای دەبێتەوە؟ هەزاران منداڵ و. گەنج زامدار بوون کە بێدەنگ و بێباک دەهاتن و دەچوون، یەکێک بوو لە بێدەنگترین جێگاکانی دنیا، بە ئاستەم دەنگێکت دەبیست، بە چرپەیەکی ترساو قسەیان لەگەڵ یەکدیدا دەکرد، هەر شتێکت دەپرسی بە ئاسایی وەڵامیان دەدایتەوە، لە بەشی کوێرەکاندا هێمنێکی خۆڵەمێشی باڵی بەسەر شتەکاندا گرتبوو، وەگەوی. نەبینی، نەبینینێکی دوور و درێژی کۆترەکان، نیگا و ڕەنگی شتەکانی کاڵ کردبێتەوە، لە شوێنی کەڕەکاندا کپێک لە کپی سەحرا دەچوو، بێدەنگیێ لە بێدەنگی ڕاڕەوێکی ناو مەلەکوتی دەکرد و ڕکێفی شتەکانی لە دەست دابوو، لە شوێنێکی دیکەدا ئەو کوڕانەم بینی کە پێدەچوو هەلا هەلا بووبێتن و کۆ کرابێتنەوە، مەخلوقاتی شێواو، مەخلوقاتی کۆلاج کراو لەسەر یەک، ئەوانەی پارچەکانیان پەڕیبوو بۆ یەک، هەستم دەکرد سەر یەکێکیان بە لەشی ئەوی دیانەوە و چاوی یەکێکیان لەسەر ئەوی دیکە و کەپووی ئەوی دیان لەسەر ڕوخساری یەکێکی دیکەیە. هەستم دەکرد دەستێک هەموویانی پارچە پارچە کردووە و تێکەڵاوی کردوون، بەڵام هێندە تێکەڵاوی کردوون دواتر نەیتوانیوە دروستیان بکاتەوە، ئادەمیزادە دەبینی نیوەی. پەڕیوە بۆ سەر و ڕوخساری یەکێکی دی ئادەمیشت دەبینی وەک لە پارچەی زیادی هەزاران ئادەمی دیکە دروست ببێ هیچ بەشێکی لەگەڵ ئەوی دیکەی نەدەگونجا من دەهاتم و لە هەموو داڵان و هۆڵ و ژوور و ساڵۆنەکاندا دەمپرسی کەس سریاسی سبەح دەمدەناسێ هەمیشە دەنگێکی هێمن بە چرپەوە دەیگوت نایناسین دەنگێک دواتر نەتدەزانی لە کوێوە هاتووە و کێ وەڵامت دەداتەوە ئاوڕت دەدایەوە بۆ ئەوەی بزانی چییە وەڵامی دایتەتەوە بەڵام کەس تەماشای نەدەکردی لە ژوورێکدا لەو سەری ئەو سەری ڕاست ڕاڕەوەکان لە بەشی مناڵانی پشکۆ شوێنی ئەو کوڕانی لە جەنگدا سووتابوون سریاسی سبح دەم بم دۆزیەوە لە بەردەرکی بەشەکەدا کوڕێکی بچکۆلانەی باریک کە نیوەی ڕووت لە دەرپێ و فالینەیەکدا دەسوڕایەوە، سەراپای ژیانی بە شێوەیەکی ترسناک سوودابوو. دوو چاوی پێوە بوو شین، لەسەر تەختی دەموچاوی داقرچاو، کوڕێکی بێ برۆ و بێ برژانگ، وەک تارماییە لە خەونێکی تاریک ڕایکردبێ. بە ئاسپایەوە هاتە بەردەمم و گوتی، سەید جەلالی شەمس تۆی ناردووە؟ چرپاندم بە گوێیدا ئەو منی ناردووە سەی جەلالی شەمس منی ناردووە تۆ ئەویت؟ سریاسی سبح دەمیت بە ئاسپایی گوتی نا نا من ئەو نیم بەڵام دەیناسم من سریاسی سبح دەم دەناسم وەرە بتبەم بۆ لای دەستی گرتم و بە ئاسپایی بردمی. ئەو بە منی گوت، ئەم ژوورانە شوێنی مناڵانی پشکۆن، سەدەها گەنج سووتابوون، کە لەشیان وەک مۆم توابووە، جەستەیان وەک لاستیکێکی شل بەسەر نوێنەکاندا ڕژابوو، وەک لاسیک دواتر سار بووبێتەوە و هیچ قاڵبێک کۆی نەکردبێتەوە، هەندێکیان پێدەچوو هەمیشە بسووتێن. کاتێک سەیری چاویانت دەکرد پڕ بوو لە پشکۆ، هەناسەیان لە هەناسەی کوورەیەکی گەرم دەچوو کە بە ژوورەکاندا دەڕۆیشتی، هەستت بە گڕێک دەکرد لە گڕێی بای بیابان بەهێزتر بوو، ئەو کوڕە بە بەراورد بەوانی تر پێدەچوو لە هەموویان باشتر بێ، گوتی، من ناوم. ئەستێرە کامیلە پێم دەڵێن ئەستێری ڕەش لەبەرەوەی تاکە کەسێکم دەتوانم نیوە شەوان کە دنیا تاریک دادێ بچمە دەرەوە و بازاڕ و کوچە و ڕەشەکان ببینم دەزانی من چۆن سوتام نازانی لە دەخڵێکی سەوزدا سوتام لەگەڵ کچی شێخێکدا لە ژێر ئاسمانێکی ڕۆشندا خەوتە بووم کە سوکاری ئەو ئاگریان لە هەردووکمان بەردا من هەرچۆنێک بوو بە ئاگرەکەەوە خۆم گەیاندە ناو ئاو، ئەو نەیتوانی دەرچێ، لەوێ لە ناو گەنمەکاندا سووتا. بە سووکییەکی سەیر قسەی دەکرد. مرۆڤ وا هەستی دەکرد لە بەندیخانەیەکی ترس ترسناکدایە، نەوەک لە خەستەخانە و ماڵێکی سەرپرشتی کردندا. بە جۆرێک سووتا بوو، مرۆڤ نەیدەتوانی نیگای پێش سووتانەکەی بهێنێتە پێش چاوی خۆی، بەڵام شتێک لە درەوشانەوە و سافی ڕۆح لە چاویدا دەمیندرا. گوتی، دەزانی بۆچی وا بە سووکی قسە دەکەین؟ گوتم. نازانم نا سەیری کردم و گوتی دەبوایە بزانیت لێرە هەمووان هاوار دەکەن هەمووان دەناڵێنن ئەوانەی زۆر بەدەنگی بەرز قسە بکەن و بناڵێنن پشووی ئەوانی تر تێک دەدەن ئیسراحەتی دکتۆر و ستافی ڕێکخراوەکە تێک دەدەن کە ئەوەتان لە سەرومانەوەن ڕۆژێک هاتن و هەموو ئەوانەیان دەرکرد کە بەدەنگی بەرز هاوار دەکەن و دەناڵێنن بۆ ئەوەی لێرە بژیت و نان بخۆیت و لە لێفێیەکی گەرمدا بخەویت نابێ بە دەنگی بەرز هاوار بکەیت لە پڕێکدا وەستا و بە گومانێکەوە سەیری کردم و گوتی تۆ کێیت تۆ لە یەکێک دەچیت ئێرەت نەبینی بێت و لەم شارەدا نەژیابیت من بە هێمنی سەیرم کرد و گوتم من باوکی سریاسی سبەح دەمم نەمتوانی هیچ لە چاویدا بخوێنمەوە، وەک ئەوە بوو نەیوێ زۆر تەماشای چاوم بکا، وەک ئەوەی بزانێت ئەو ڕوونی و سافی و قووڵیی نیگاکانی زۆر نهێنی دڵی ئاشکرا دەکەن. سەری دانەواند و گوتی، من قەت تۆم نەدیوە. وەک شتێک ڕایچڵەکێنێ، بە خێرایی سەیری کردمەوە و گوتی. سریاسی سبح دەم دەنێرن بۆ ئەوروپا ناوی دەرچووە دەینێرن بۆ ئەوروپا چەند ڕۆژێکی تر دەڕوات لەوێ دەرزی لەسەر دەخوێنن پێنج کەسن دوو پیاوی ئینگلیزی هەڵیبژاردوون کە بە غەمگینیەوە سەری دانەواند و گوتی منیان هەڵنەبژارد یەکێکیان دەویست بە چەکی قورس سووتابێ ئەوانەیان هەڵبژارد و کە بە بۆمب و غاز و کیمیایەیی سووتاون منیان نەدەویست یەکێکیان دەستی لە پێستەکەم دا و گوتی ئەمەمان ناوێ، بە هێمنی دەستی بۆ هاوڕێکەی درێژ کرد و گوتی، پێم، پێمان دەڵێن مناڵانی پشکۆ، چونکە هەموو بە ناو ئاگردا ڕۆیشتووین و لە پێشدا بەم بەشەیان دەگوت بەشی جەهەنم، ڕۆژێک شاعیرێک هات ئەو ناوەی لێ ناین، مناڵانی پشکۆ، شعرێکی درێژی نووسیبوو لە تەلەفزیۆن پیشانیان دا، دوایی هات و بۆ ئێمەشی خوێندەوە، شعرێکی درێژ بوو، من هیچم لەبەر نییە، لەناکاو ئیستێکی تری کرد و گوتی، تۆ دەزانیت؟ سریاسی سبح دەم قسە ناکات دەزانیت یان نازانی من پێشتر نەم بیستبوو هیچ شتێکی ئەوتۆی گرنگ لە زاری سەی جەلالی شەمس فێر ببم دەمیست خۆم باوشی پێدا بکەم و دەستی لێ بدەم و لە ئازارەکانی تێ بگەم گوتم نا نا نازانم بە دەنگێکی سوکتر و خەمگین تر گوتی ناتوانێ قسە بکا لەو کاتەوەی سوتاوە ناتوانێ قسە بکا دەتوانێ هەندێ وشە بڵێت هەندێ وشە کە لە خەیاڵی خۆیایەتی قەڵەوێرەکەی لە تەنیشت قەڵەوێرەکەی منەوەیە، من چەند ڕۆژ دەوەستم و کەلیمە کەلیمە قسەکانی پێکەوە گرێ دەدەم، شتێک تێدەگەم. بەس من دەتوانم وا بکەم، کەسی تر ناتوانێ وا بکا. بە شەرمێکەوە سەری دانەواند و دەیگوت، چونکە قەڵەوێرەکەی لە تەنیشت قەڵەوێرەکەمەوەیە. ڕاڕەوەکان لەوە درێژتر بوون من چاوەڕوانم دەکرد دەڕۆیشتین و ئەستێرەی ڕیش ڕەش دەیگوت سریاس ناناسیتەوە سریاس کەس نایناسێتەوە ڕۆژێک پیاوێکی کوێر و کوڕێکی تر هاتن و ئەو نەیناسینەوە دوایی زانیم کە نەیناسیونەتەوە دوای هەفتەیەک هەموو قسەکانیم نایەوە بەیەکەوە سریاسی سبح دەم لەو سری ڕاڕەوەکەدا لەسەر دوا قەڵەوێرە دانیشتە بوو ئەستێرە گوتی ئەوە سریاسی سبح دەمە بەهێمنی لی نزیک بوومەوە خەریکی یاریکردن بوو بە تەسبێحێکی درێژ ژوورەکەی هەشت کەسی دیکەی تێدابوو، ئەو بە تەنها لە سەر دوا قەڵەوێرە، بێ ئەوەی تەماشای هیچ کە، یاری بە دەنکە ڕەنگاو ڕەنگەکانی ئەو تەزبێحە گەورەیە دەکرد کە لە نزیکەوە نەمبینی، تێنەگەشتم بۆ سەی جەلالی شەمس نەیدەویست بیبینم. خودایە چ شتێکی ترسناک بوو، پارچەیەک گۆشتی تواو بوو، هەستدەکرد چاوی بە سەر ڕوومەتیدا تواوەتەوە، ڕوومەتی بە چەرنۆکێکی گەورە، پچڕا و ئێسکەکانی دەرکەوتوون، لچی بەسەر چەناکەیدا شۆڕ ببۆوە، شتێک گوێیەکانی لوول کردبوون، بایەکی ترسناکیش هەموو قژی لەگەڵ زەبر و جەبەرووتی خۆیدا هەڵکەندبوو، لە لای ڕاستیەوە پێستی ناوچاوانی وەک لار بوونەوەی گەڵایەکی وشک بەسەر چاویدا هاتبووە خوارێ، بۆ ئەوەش باش ببینێت دەبایە ئەو پارچە پێستە درێژە بە دەست بەرز بکاتەوە و ڕایگرێ، چاوی ڕاستی بە پێچەوانەی چاوی چەپیەوە بە جۆرێکی سەیر بچووک ببوو، لە کاتێکا چاوەکەی دی بێ ئەندازە لە ئاست درێژی گەورە گەورە ببوو، کەپووی لە پارچە گۆشتێکی سووتاو دەچوو. کاتێک هەناسەت هەناسەی دەدا گوێت لە خیزەی سنگی بوو. بە هێمنی چوومە بەردەمی و دانەیومەوە و کوڕنۆشم بۆ برد و قاچە سووتاوەکانی ماچ کرد. بە چۆرێک لە بەردەمی دانوشتامەوە وەک ئەوە بوو سوشتە بۆ خودایەکی بچکۆلانە بەرم کە قاچیم ماچ کرد کەس نەیبینیم هەتا سەریاز خۆشی تەماشای نەکرد ژیان هێندە گازی خوێناوی لێگرتە بوو نەیدەتوانی هەز بەو ماچە بچووک و هەتی و بێمانایی من بکات ئەو کات ئەو قسەی سی جەلالی شەمسم هاتەوەیات کە گوتی محیبەت ناتوانێ دەردیم ناڵە تیمار بکات محەبەتی من محەبەتێکی درەنگ وەخت بوو، خۆشەویستی درەنگ وەختیش هەمیشە لە بەزەی و پەشیمانیەوە نزیکترە نەوەک لە خۆشەویستی، کاتێ لەبەر دەمە و مناڵەدا وەستام و گەوەو بوو سەفەری دوور و درێژی ژیان گەیاندبێتمی بە کۆتایی و گەوە بوو چیتر لەو گەردوونەدا هیچی دی لەم سات و چرکەیە گرنگتر نەبێ کە تیایا نوشتامەوە ئەو کوڕەم ماچ کرد کوڕێک بێ ئاگا لە من لە دونیای خۆیدا نوقم ببوو پێدەچوو گەورە نەبووبێ، بەشی هەرە زۆری ژیانی لە دوای سووتان، لە شوێنی تاریک و لە ژووری داخراودا برد بۆ سەر، بەر لەوەی ئەم ڕێکخراوە بە خۆی بگرێت، ماوەیەکی درێژ لە ژووری مزگەوتێکی تاریکدا لەگەڵ چەند لێقەوماوێکی تردا بە یارمەتیی سەی جەلالی شەمس ژیابوو. نەیدەتوانی لە شوێنی خۆی هەستێ، قاچەکانی بە شێوەیەکی سیر بچووک و منداڵانە مابوونەوە، لەو ڕۆژەوەی ئەو بۆمبا بۆمبایە سووتاندبووی قاچەکانی گەشەیان نەکردبوو، تەنها بەشی سەرەوەی بەناڕێکی بە هەموو لایەکدا گەورە ببوو، حیکایەتێکی نەبوو لە مناڵیەوە سووتابوو لە ژوورە تاریکەکاندا گەورە ببوو، هیچ شتێکی لەسەر دونیای دەرەوە نەدەزانی، نەیدەتوانی باش سەیر بکا، نەیدەتوانی باش قسە بکا، بەڵام ئەستێرەی ڕەش دەیگوت، لە هەندێ شت تێدەگات لە بەردەمیدا وەستام و گوتم من باوکتم بە هێمنێوە سەیری کردم و هیچی نەگوت وەک ئەوە بوو ئەو وشەی نەبیستبێ پاش ئیستێکی کورت سەری بەرز کردەوە هەنارە شوشەی بە دەستەوە دی و گوتی هەنار سەری دانەواند و یەک جارێک بە دەنگێکی غەمگینەوە گوتێوە هەنار هەنار، من بە هێمنی باوشم پێدا کرد. لێوم خستە سەرەوە و ناو چاوانە زامداری و ماچم کرد. ماچێ پێشتر هیچ کەس بەو جۆرە ماچی نەکردبوو. پێ دەچوو پێش منیش هیچ کەسێک بەو شێوەیە ئەوی ماچ نەکردبێ. دروستکردنی ڕێگایە بۆ ناو دڵی ئەو کوڕە زەحمەتترین شتێک بوو مرۆڤ بتوانێ بیری لێ بکاتەوە. کە ماچم کرد بە خۆشیەوە سەری بەرز کردەوە و گوتی، سبەی. سبەی، ئەستێرەی ڕەش لە تەنیشتمانەوە بوو، گوتی، چەند ڕۆژێکی تر دەتوانیت لەمانە قسەکانی تێ بکەیت. هەندێ ساتەوەخت هەیە لە ژیاندا، سەرەتای هەموو ئەو گۆڕانکاریانەیە کە پێشوەخت پێشبینیت نەکردوون. ئەو کوڕەی لەوێدا وەک جەستەیەکی پەرێشان لە دنیای ئاگرەوە هاتبووە دەرێ و بۆنی هەموو. ئەو ژوورە تاریک و زوڵمەتە ڕەشانەی لێ دەهات کە تیایا گەورە ببوو، کوڕی من بوو. یەکەمین جار بوو یەکێکم لەبەر دەمدا بێت باوشی پێدا بکەم و پێی بڵێم کوڕم. ئەو ساتە بیست و یەک ساڵ لە سەحرا بیرم لێ دەکردەوە. نا، وا مەزانن من بە بینینی ئەو کوڕە هەستم بە ئازاری ئەوانی دیکە هێورتر بۆتەوە. وا مەزانن هێندەی من. باوشم بەو کوڕەدا کرد، ئیدی سریاسی دووەمم لە زیندانە تاریک و نهێنەکانی خۆیدا لە یاد کرد. وامەزانن ئەو پەیوەندی عاتفییەم بە گۆڕی سریاسی مەزنەوە بچڕا کە لە دڕک و داڵی دەشتێکی دووردا نێژرابوو. وامەزانن ئیتر ئەو مناڵەم لە یاد کرد کە سەرەڕۆ و بێکەس لە ناو بازاڕ و لە کێڵگەکان و لە شوێنەکانی شەڕدا گیریان کردبوو لەو ساتەدا کە باوشم بە دوامین سەریازا کرد تێگەیشتم من نابم بە باوشێکی ڕاستەقینە ئەو کات چاوم کردەوەو تێگەشتم ئەوەی لەبەر دەستی مندا دایە بەشی ئەوەی نیە من بکاتە باوشێکی ڕاستەقینە من چیم لەبەر دەستدا بوو لە گۆڕێک پارچەیە گۆشتی هەلا هەلا کۆمەڵێ کاسێت و دوو هەناری شوشە زیاتر بە هەمانە و ئەندازەی کە سەریازەکان هەرگیز نەبوون بە برای یەکتر. منیش نەدەبووم بە باوکیان. من و ئەوان بۆ هەمیشە لە گەردوونێکی مەجازیدا نوقم ببووین کە لە نێوان مرۆڤ و مرۆڤدا شتێکی قووڵتر لە برایەتی، باوکایەتی، دۆستایەتی ئاسایی و خۆشەویستی ئاسایی پێویست بوو. ئەو ساتەی باوشم بەو پارچە گۆشتە باندوو، تواوە و بێ ئاگایەدا کرد، وەک شتێکی قووڵ لە ناخمدا بدرەوشێتەوە، لە مانای ئەو پەیمانە تێگەیشتم کە ڕۆژێ لە ڕۆژان سریا سیمەسن بە هاوڕێکانی و خوشکە سپیەکانیەوە بەستەوە، لە مانەوە سوێندە تێگەشتم، لاولاو و شادەریای پێکەوە گرێدا، لەو ساتەتا تێگەیشتم کە بەرامبەر بە چارەنووسی هەستەکان، بە سەحرا، بە مردن، ئیدی نەدۆزرانەوە. لێکدابڕانە گەورەکان، ئەو پەیمانانەی کە تەنها ڕێگایەکی ژیان لەو ساتەدا کە باوەشم پێدا کردبوو، هەستم بە گەورەیی جەستەی دەکرد، هەستم بە گڕێک، هەرگیز، خامۆش، بووی ناو ڕۆحی دەکرد، کاتێک وەک باوشکردن بە درەختی ناو جەریانی لافاوێکی مەزندا، دەستم کرد بۆ ملی ئەو. لەو ساتەتا تێگەیشتم ژیانی من و ئەو، پێویستیمان بە پەیمانێکی گەورە هەیە، گەورەتر لە باوکایەتی و خۆشەویستی و بەزەیی. باوشم پێدا کرد و بۆنم پێوە کرد و ئەو ڕستە سامناکەی سەی جەلالی شەمس لە سەرمدا دەنگی دەدایەوە. تەماشام دەکرد و. دەمگرتەوە ئامێز، ماچم دەکرد و دەستە باریک و سووتاوەکانیم دەخستە سەر دڵم، دەگریام و سەرم دەخستە سەرە و سینەیی خوێنێکی ئارامی پێدا دەڕووی. چ ڕستەیەکی ترسناک بوو! محەبەت ناتوانێ دەردی ئەو منداڵە تیمار بکات. لەو ساتەدا من سەرم بەرز کردەوە و سەیری ئەو قاوشە دوور و درێژانەی مەڵبەندەکەم دەکرد، سەیری ئەو کوڕە سووتاوانەم دەکرد کە لە سەر قەڵەوێرەکانی خۆیانەوە هەریەکەیان سەرقاڵی یاری کردن بوون بە شتێک، تەماشای ئەو گیانە وێران و ژیانە خاپووراو و نیگا خامۆشانەم دەکرد، تەماشای ئەستێرەی ڕەشم دەکرد وەکەوەی حەسوودی بە سریاسی سوبح دەمبرێ، لە ئامێزمدا سەیرم دەکرد، لەو ساتەدا بە چاوی پڕ فرمێسکەوە بە هەڵچوونێکی خوێناویی دڵمەوە بڕیارم دا خۆم و ژیانی خۆم و پەیمانی هەتاهەتایی ئەم کوڕە ببەسمەوە، پەیمانێک کە تەنها خۆم لەگەڵ خۆمدا مۆرم دەکرد، خۆم دەمنووسی و دەمبرد و هەڵمدەگرت. پەیمانەکەی من ئەوە بوو جارێکی دی سریاسی سبح دەم جێ نەیهڵم بۆ هەر کوێیەکی زەمین بڕۆم دوای بکەوم لە هەر جێگدایەکدا لە یەک پچڕاین بگەڕێم و بیدۆزمەوە لە هەر شوێنێکیشدا ونم کرد هەموو ژیانم تەرخان بکەم بۆ دۆزینەوەی دواهەمین سریاس نەیدەزانی بۆ ماچی دەکەم نەیدەزانی باوک مانای چی بەڵام هەستم کرد باوشەکانی من دڵی دەهێنێتە سەما تەماشای چاویم دەکرد، ئەو چاوە گەورەیەی کە پێدەچوو شتەکان بە جۆرێکی تر ببینێ، جیاواز لە بینینی ئێمە. باوشم پێدا کرد و گەرمایی جەستەی هەستێکی کوشندەی بە تەنیایی پێ بەخشیم. هەستم کرد من ژیانێکە لە ئامێزی مرۆڤ بە دوور بووم. هەستم کرد جەستەی هەلاهەلای ئەو مرۆڤە هاوارێکی مەزن و قووڵی تێدایە بۆ ژیان، کە باوشم پێدا کرد وەک هەر ڕۆحێکی مەحرووم لە خۆشەویستی پتر خۆی پێوە نووساندم. ئەو نەیدەزانی من کێم، نەیدەزانی بۆ باوەشی پیادا دەکەم، نەیدەزانی من چیم لەو دەوێ، بەڵام بە فرمێسکەکانیدا شتێک لە نیازی من تێگەیشت. غەریزە سادە و پاکەکانی ڕێنمایی دەکرد بۆ تێگەیشتن و جیاکردنەوەی باوەشی من لە هەر ئامێزێکی تری دنیا، سەیر بوو لەگەڵ دۆزینەوەی سەریاسی سبەحدەمدا دەبوایە، ونی بکەمەوە ئەستێرەی ڕەش کە لەسەر قەڵەوێرەکە لە تەنیشت سەریاسەوە دانیشتبوو سەیری دەکردین دەیگوت چەند ڕۆژێکی تر دەیبەن بۆ ئەوروپا لەوانەیە چاپکی چاکی بکەنەوە لەوانەیە بیکەنەوە بە کوڕێکی ساغ و سەلیم کە پێ بکە بە پێی خۆی بتوانێ بڕوات وەک من باوشی دەکرد بە سەریاسی سبح دەمدا و دەیگوت من زۆر بیری دەکەم ئێمە ڕەفیقی یەکین، هەموو ڕۆژێ بە یەکەوە نان دەخۆین، ئەستیرەی ڕەش کوڕێکی شەرمن بوو، بەڵام ڕاستگۆ بوو، ئەو دەستی منی گرت و پێی گوتم، دەتوانی چەند ڕۆژێک لەگەڵ خۆتا بیبەیتە دەرەوە، لەوانەیە بڕوات بە ئەوروپا، پێشەوەی بیبەن، دەتوانیت چەند ڕۆژێک بیبەیت بۆ لای خۆت. توند دەستی دەگوشیم و دەیگوت، منیش بەرن لەگەڵ خۆتاندا، من دەمێکە شەو لە دەرەوە نەخەوتووم، حەز دەکەم ئەستێرە ببینم، لێرەوە ئەستێرە نابینم، من ئەوکات نەمدەزانی بیر لە چی بکەمەوە، پیاوێک بووم پەشۆکاو سەرلێشێواو، لە دەست شۆری تەنی ژوورەکەمدا دەست و دەموچاوم دەشت و تەماشای ئەو هەموو ترس و پەشۆکانەم دەکرد کە لە چاویدا بوو، بێوەی ئاگادار بم بەردەوام دەگریام. سرم بەسەر دەست شۆرەکەدا شۆڕکردەوە و هەستم دەکرد خوێن هەڵدەهێنمەوە تووڕەبووم لە دنیا لە ئاسمان لە گردردون لە هەر کەسێک دوور و نزیک پەیوەندی بە ڕێخستنی ژیانەوە هەبێت لەسەر ئەم ئەستێرەیە هەر کەسێ کە خۆی بە نوێنەری مەلەکوت بزانێ لەسەر زەوی هەر کەسێ سریاسەکانی بەو دەردەبرد بێ بەڵام نەمدەزانی تووڕی خۆما ڕاستی چێ بکەم سرم دەخستە بەر دەست دەست شۆرەکە و هەوڵم دەدا خۆم ئارام بکەمەوە بینینی و هەموو برینە بە جەستەی مرۆڤێکەوە هەر کەسێکی وا لێ دەکرد گومان لە بێگوناهی خۆی بکە بینینیە و ساڵن و ڕاڕە و قاوشە پڕبرینانە بە شێوە بوو هەموو ڕۆح لە بەرەکانی دنیا هەست بە گوناه بکەن دواهمین سریاز کەسێک نەبوو لە ماوەیەکی کەمدا لە هەموو نهێنەکانی تێبگەیت نەوەک دەرگای ئەو تەلیسمەی بۆ نەکردمەوە کە چیرۆکی سریاسەکانی تیاون ببوو بەڵکو خۆی نهێنی و تەلیسمێکی گەورە بوو هەستم دەکرد لە پشت ئەو ڕوخسارە شێوا و نیگاوێڵ و بێدەنگیە کوشندەیەوە دڵێکی گەورە هەیە، من دووبارە گەڕامەوە بۆ ناو ساڵۆنەکە و سەرم دەخستەوە سەر سینەی. گوێم لە دڵی دەگرت، گوێم لە ئیقاعی هێمنی هەناسەی دەگرت کە وەک فڕینی پەپولەیەک لە سینەیدا دەهات و دەڕۆی، لە ساتێکی ماندووبووندا لەسەر قەڵەوێرەکەی ڕاکشا و ئەو بە تەنها چاوە گەورەکەی سەر. سەقفەکەی دەکرد هەستم دەکرد ژیانێکی درێژ هیچ شتێک نەبووە سەیری بکات ئەو سەقفە نەبێت لەبەرخۆ ئەو شانەی دەگوتەوە کە مانایان نەبوو ئەستێری ڕەش بە منی دەگوتەوە گەر دەتەوێ لەگەڵ خۆتا بیبیت من فێرت دەکەم چی پێ بڵیت من دەستم دەخستە سەرشانی و دەمگوت وەرە ئەستێری ڕەش وەرە من دەمەوێت لەگەڵ خۆمدا بیبەم دەمەوێت تۆش لەگەڵ خۆمدا ببەم وەرە بەر لەوەی بڕوات پێکەوە دەبین تا ڕۆژی ڕۆشتنی ئێمە پێکەوە دەبین بە ڕوخساریا نەیدەتوانی لە شادمانی ئەسێری ڕەش تێ بکەیت ئاگەر سۆز و کامەرانی و پێکەنینەکانیشی لەگەڵ خۆیدا سووتاند بوو بەڵام بەدەنگیندا دەمتوانی ئەو خۆشیە نەهێنی و قوڵەی ناو ڕۆحی ببینم کە ئاگر دەستی پێی ناگات ئەو فێری کردووم و چۆن سریاسی سبح دەم وەرگرم خۆی لەگەڵمدا هات بۆ سەرەوە بۆ شوێنەی فەرمانبەران و دکتۆر و بەرپرسانی ڕێکخراوەکە کاریان دەکرد هەستم کرد ئەسیری ڕەش دەسەڵاتێکی تایبەتی بەسەر هەموو ئەوانەدا هەیە کە لەوێ کار دەکەن بردمی بۆ لای پزیشکێ کە دەبوایە شوناسی خۆمی بۆ ئاشکرا بکەم ئەسیری ڕەش بە منی گوتبوو هەرچییەکت بوێ نابێت توڕە بیت، دەبێت جار لە دوای جار بە ئاسایی قسەکەی خۆت دووبارە بکەیتەوە، بەڵام توڕە نەبی، چونکە هێندەی دەنگت بەرز کردەوە هەموو شتێک تەواو دەبێت، لێرە هیچ کەس بۆی نییە دەنگ بەرز بکاتەوە، ئەگەر بە دەنگی بەرز قسەت کرد ئیدی نە من، نەسریا سی سبح دەم ناتوانین لەگەڵتا بین دکتۆرەکە ڕەوانەی خانمێکی دیکەی کردین ناوی چیمەن خان بوو ئەستێری ڕەش منی برد بۆ لای چیمەن خان کچێکی ڕەشتاڵی بێ ئەندازە باریک و چکۆلە و بێ ئەندازەش مناڵ بوو پێدەچووە ڕۆژە لە قوتابخانەی سەرەتایی هاتبێتە دەرەوە بە دەنگێکی مناڵێکەوە پرسیار لە مناڵێکی تر بکە دەیگوت فەرمونون مشکیلت چییە؟